نوری نەمر ئەو مرۆڤی ڕەهەندە جیاوازەکان بوو مرۆڤی سەرگەردانی ئەم سەردەمە هەروەک چۆن زۆرێک لە پێوەری بەها باڵاکانی بزر کردووە ئاوهاش ڕوانین و ڕەفتاری بەرامبەر بە پێغەمبەران و بە تایبەتی تریش سەرداری پێغەمبەران سەڵ الله عليه وسلم سەرنقوم بووەتەوە دیارە هەڵەیەکی گەورەیە ئەگەر ئەو زاتە بە پێوەر و تەرازوەکانی مرۆڤ هەڵبسەنگێنرێ، تەنانەت مەحاڵیشە. چونکە بە ڕۆح و توانایەکی ناوازە و بێ وێنەی ئەوتۆوە نێردراوە کە ئەم دنیایە سەر لە نوێ ڕێک بخاتەوە و چەندین ئاسۆی پرشنگدار لە بەردەم مرۆڤایەتیدا واڵا بکات. لەبەر ئەوە نرخاندنی لە توانست و هەڵسەنگاندنی ئێمە بەدەرە. بۆیە هەرچۆنێک بێ شاعیران وەسفی بکەن هێشتا مافی خۆی نادەنێ. ئا لەم سۆنگەیەوە بووە کە حەسانی کوڕی ثابت کە لە هەموو کەس باشتر ناسیویە وتویەتی. وما مدحت محمدا بمقالتی ولکن مدحت مقالتی بمحمدی. من مەدح و ستایشی حەزرەتی محمدم بە وتەکانم نەکردووە بەڵکو وتەکانم، بە ستایشی حەزرەتی محمد مەدح و سەنا کردووە. باس و خواسی پیرۆز و بۆن خۆشی ئەوە کە جوانی و ڕازاوەیی دەبەخشێ بە گوفتار و وشەکان، ئەگینا هیچ کام لە دەربڕینەکانی ئێمە ناتوانن هیچی پێ ببەخشن. ئەبو تەمامیش هەمان واتا و ناوەڕۆک بەڵام بە کەمێ دەستکاریەوە دووبارە دەکاتەوە. بیرمەندی گەورەی سەردەمیش، بەدیع الزمان سەعید نورسیش، لە وەسفی قورئانی پیرۆزدا هەمان واتا دووبارە دەکاتەوە و دەڵێ. وما مدحت القرآن بکلماتی ولکن مدحت کلماتی بالقرآن. هەموو ئەمانە دەرەنجامی هاوبەشی کردنی هەمان هەست و هزرە و سەرچاوەی ئیلهامی هەمووشیان هەر یەکە. بە چەند گوزارشت و بڕگەیەکی جیاواز ئاماژەیان بۆ هەمان ڕاستی کردووە. ئەوەی هەندێکیان بە کورتی لێی دواون، ئەوانی تر درێژەیان پێداوە، کەچی یەکێکی تر بە چەند کۆپلە شعرێک دەری بڕیوە. بەڵام هەموویان بە دەوری هەمان مەبەست و تەوەردا دەخولێنەوە بۆ ئێمەش هەمان شتە ئەوەتا دەمانەوێت گوزارش لەو نیعممەتە هەرە مەزنە بکەین کە خەڵاتمان کراوە لە ناخی دڵمانەوە شکر و ستایشی خوا بکەین کە ئێمەی کردووە بە ئومەتی حەزرەتی محەممەد مستەفا درودی خوای دەبێت ئەمە فەزلێکی ئیلاهیە خوای گەورە فەزلی خۆی دەبەخشێت بەو کەسەی دەیەوێت و بەو ئەندازەیەش کە تەقدیری فەرمووە. بەڵێ، قەدر و بەهای ئەم نیعمەتە لەو دیوی هەموو چێشانە و مەزەندەکردنێکەوەیە. ئەو نیعمەتەی لە چاو ئوممەتەکانی تردا بە ئێمە بەخشراوە، دەریایەکی بێ کەنارە لە فەزل و چاکە. بەڵام ئەم بابەتە ڕوویەکی تری هەیە کە ناتوانم فەرامۆشی بکەم و نەپرسم. ئایا ئێمە دڵێکی وامان هەیە شاییستەی ئەو زاتە بێت کە سوڵتانی دڵانە؟ ئایا ئەو سوڵتانە ئاسوودەیە بەو سەڵتەنەتەی لە دڵەکاندا هەیەتی؟ ئایا دەروازەکانی ناخمان هەمیشە بۆی لەسەر پشتن؟ ئایا لە هەڵسان و دانیشتن و خواردن و خواردنەوە و گشت چالاکیەکانماندا هەست بە حزوری ئەو دەکەین؟ ئایا ڕەوڕەوەی ژیانمان لەسەر ئەو ڕاستە شەقامەیە کە ئەو بۆی کێشاوین؟ جا ئەگەر وەڵاممان ئەرێنی بێ ئەوا زۆر بەختەوەرین، چونکە ئەمە ئەوە دەگەیەنێ کە ئیدی سیمای درەخشان و نووری جەماڵی خەون و خولیاکانمان دەڕازێنێتەوە و بووینەتە کۆمەڵێکی موحەممەدی. جا ئەو کۆمەڵەش کە کاڵای ڕەوشتی ئەو دەپۆشێ و ژیانی بە ئەدەب و ڕەویەی موحەممەدی دەڕازێنێتەوە، دەبێتە پایەی هاوسەنگی لە جیهاندا. پێم وایە تاکە هۆکاری نەگەیشتنمان بەم هاوسەنگییە ئەوەیە کە هێشتا نەگەیشتووین بە ئاستی پێویست لە ئاوێتە بوونمان بە ڕۆحی محەممەدی. ئەو مرۆڤێکی هەڵبژاردە بوو، بە چاودێری تایبەتی خوایی بەدیهێنرا بوو. خۆ تەنیا تەشریفهێنانی وەک مرۆڤێک بۆ نێومان بە گەورەترین بەختەوەری دادەنرێت، چونکە خودی بەهەشت و فیردەوسیش شەرەفمەند دەبن بە تەشریفی. گەورەترین ئەرکیش بکەوێتە ئاستۆی ئێمە ناساندن و باسکردنیەتی بە شێوەیەک کە شایستەی قەد و قامەتی ئەو زاتە مەزنە بێت دیارە مرۆڤایەتی هەرگیز ناگاتە پلەی ڕاستەقینەی خۆی تا بە تەواوی لەو زاتە تێنەگات و هەنگاوەکانی هەڵنەگرێت لە ڕاستیدا منیش نیەتی ئەوەم هێناوە بەڵام هەروەک لە سەرەتاوتم من سوارچاکی ئەو مەدانە و وتاربێژی ئەو وتارە نیم لەگەڵ ئەوەشدا تاکە ئاوات و خولیای ژیانم بریتە لە ناساندنی ئەو زاتە تاقە هوەر و سەرمایەشم دڵسۆزیمە بۆ ماوەیەکی زۆر دڵی خۆم بەوە دەدایەوە کە قەتمیرێکی بەردەرگاکەیم بەڵام بە تێپەڕبوونی ڕۆژگار خەریک بوو ئەو هیوایشم لە دەست بدەم پاشان بەخۆم وت خۆزگە لە بری ئەوەی وەک مرۆڤ بەدیهێنراوم تاڵەمویەک بوومایە لە شوێنێکی جەستەی مبارەکی ئەو سەروەرەدا بەڵێ کاشکێ تا ئەو ئەندازەیە نزیک دەبوومەوە لەو زاتەی کە بووەتە مەزهەری لوتف و میهری پەروەردیگار ڕۆژگارێکی تریش بەسرمدا گوزەرا و هەر بۆ ئاواتەوە دەژیان بەڵام تا زیاتر ناسیم باشتر دڵنیا بووم لەوەی کە من شایەن و لەبار نیم بۆ هاتنەدی ئەو ئاوات و خۆزگانە ئیتر ئێستا هەموو هیوا و ئاواتم بریتە لەوەی ببمە تاچێک لە ئومەتەکەی چونکە ئومێدم وایە خوای میهرەبان هیچ یەکێک لە ئومەتەکەی بێبەش ناکات لە شەفاعاتی پێغەمبەرەکەی بۆیە منیش دەخاتە ناویانەوە و دەفەرموێ. هم القوم لا یشقی بهم جلیسهم. سەرەڕای هەموو ئەمانە لە قوڵایی دڵمەوە نیەتی باس کردن و ناساندنی ئەو زاتەم هێنا سەرجەمی کۆشش و تەقەلاشم ئاویشتنی پزیسکێکە کە گڕی ئەوینی محەمەدی لە دڵی نەوەی ئێستادا بڵێسە پێ بسەنێ. بەڵام چی بکەم لەم کارەدا وەک مێرولەیەکم کە نیازی حەجی هێنابێ خۆ دەزانێ قاچە کورتەکانی ناتوانن ئەو هەموو ڕێگا دوورە ببڕن بەڵام لەگەڵ ئەوەیشدا دڵخۆشە چونکە ئەگەر بشمرێت لەو ڕێگایەدا دەمرێ کە بەرەو حەج دەڕوات خۆ هەموو ئاواتی منیش ئەوەیە لەم ڕێگایەدا بمرم بەڵێ پێغەمبەری خوا خاوەن ماهیەتێکی تایبەتیە و پەیوەندی و مامەڵەی لە تەک ڕەهەندە جیاوازەکاندا هەیە ئەوەش کە دەکەوێتە ئەستۆی ئێمەوە ئەوەیە کە خۆمان بە گوێرەی لەرە لەری شەپۆلی دنیاکەی ئەو ڕێک بخەین. هەر کاتێکیش ئەمە دەستەبەر بوو، ئیتر لەو نێوەندەدا ئاخاوتنی ئاشکرا و گفتوگۆی هێما ئامێز دەست پێ دەکات. جا ئەو کات ڕەسووڵ اللە خۆی فەرمان دەدات و بەڕێوەبردن دەگرێتە دەست. ئەو کۆمەڵەی ئەو سەرکردایەتی دەکات و ئەو کۆمەڵگەیەش کە ئەو بەڕێوەی دەبات کۆمەڵگەیەکی ڕەگ داکوتاو و بەرزی ئەوتۆیە، تەنانەت فریشتەکانیش خۆزگەی پێ دەخوازن. هەموو ستایش و گوزارشتێکیش لە ئاست وەسف کردنیندا کۆڵەوارە. لەوانەیە ئەوەی دەیڵێین بەلای هەندێکەوە بابەتی نەبێ. چ خەم! لە کاتێکدا هەموو ڕۆژێک چەندین لاوی نورانی چەندەها مزگێنی مەعنەویان لە پێغەمبەرەوە پێدەگات چ خەم لە دوای ئەوەی هەندێک کەس ڕاستەوخۆ و بێ پەردە و لە عالەمی شەهادەتی پەیوەندی لەگەڵ پێغەمبەری خوا درودی خوای دێبێ دەبەستن ئەو هەمیشە بە ڕوحیانەت و بەلای هەندێکیشەوە بە جەستەی نورانیەوە لە ناوماندایە